سلام علی سیدنا و حبیبنا محمد و علی آله و اصحابه اجمعین ئیمانداران و خواناسانی بەڕێز مرۆڤ خی پەروەردگار بە شێوەیەک دروستی کردووە کە ئاوەدانکردنەوەی ئەم سەر زەوی پێ سپێردراوە جێنشینی پەروەردگارە لەسەر زەویدا بە فیتڕەت وا خەڵق بووە کە ناتوانێ بە تەنها بژی پێویستە لە ناو کۆمەڵ و کۆمەڵگادا جێگای خۆی بکاتەوە ئینسانیش کاتێک کە لە ناو خەڵکا ژیا بەبێ گومان هەم مافی خەڵکی دەکەوێتە سەر هەم مافیشی دەکەوێتە سەر خەڵک ئەوەی کە لە لای خەڵکتە چاوەڕێی بەڕێک و پێچی تەسلیمت بکرێتەوە ئەوەش کە هی خەڵکی لەلاتە ئەگەر ئینسانێکی ئیماندار و ڕێک و پێک بی هەوڵ دەدەی مافی خەڵکی نەخۆی کە لە دینی ئێمەدا پێی دەوترێ ئەمانەت، واتە ئێمە هەم ئەمانەتمان لەسەر شانە هی خەڵک، هەم ئەمانەتمان لەسەر شانی خەڵکە. بابەتی ئیمان ئەوەندە گرنگە کە لە حەدیسی پێغەمبەرا صلی اللە علیه وسلم هاتووە لا ایمان لمن لا امانة له هەر کەسێک ئەمانەتی پێ ڕانەگیرێ نیشانەی ئەوەیە ئیمانی نییە واتە ئیمانی نییە لە ڕووی ئەوەوە کە ئینسان ئەگەر ئیماندار بێ پێویستی بەوە هەیە کە بە خۆیدا بچێتەوە هەوڵی ئەوە بدا کە مافی خەڵکی نەگەیەنەتە قیامەت و مافی خەڵکیش نەخوا ئیماندارانی بەڕێز کەس لە مەسەلەی ئەمانەتە نییە پشکێکی بەر نەکەوێ بۆیە لە جومعەی ڕابردوودا هەندێ شتمان لەسەر مەسەلەی ئەمانەت باس کرد بەڵام بابەتەکە لەبەر ئەوەی کەما بووی ئەم بەشەشی بۆ تەرخان دەکەین بە پشتیوانی خوای تاک و تەنها و بێ شەریک لە باسی ئەمانەتا دەڵێین ئەمانەت جۆرەکانی زۆرن لە هەموو ئەمانەتەکان گەورەتر یەکەمیان ئەمانەتی ئەم بیرو باوەڕی ئیسلامەتیەیە ئەم ئیمان و عەقیدە پاکە ئەمانەتە لە لای ئێمە خوای پەروەردگار وای پێ بەخشیوین کە شەریک بۆ خوا بڕیار نەدەین ئینسان حەیف نییە کاتێ خوا دەفەرمێت دەنگت دەگا بە من بەبێ واسیتە تۆ خۆت وا لێ بکەی بڵێ ئەگەر لە ڕێی فڵان کەسەوە نەبێ خوا دەنگم نابیستێ پەنا بەخوا پەروەردگارە کە خۆی دەفەرمێ بەس کوڕ و کچ من دەیبەخشم حەیف نیە ئینسان فێڵ لە عەقڵی خۆی بکا و بڵێ ئەگەر فڵان قەبر نەبێ مناڵم نابێ ئەمە نا لەبەرەوە ئەم عەقیدە ئەمانەتی سەرشانی تۆیە بە پاکی بیپارێزە حەتا دەچیەوە دیوانی خوا ئەو کاتە سەرفراز دەبی دووەم ئەم عیبادەتانەی کە خوای گەورە لەسەری فەڕز کردوین لە نوێژ و ڕۆژوو و زەکات و حەج هەر یەکەیان بە پێی خۆیان بە تایبەت نوێژ چونکە هەر لە زەکات پارە نەبوو نایدەی ڕۆژوو لەش ساغ نەبووی سەفەری بووی ئەمانە کۆمەڵ عوزرن کە ڕۆژوو لەو کاتەدا یان بە درێژی لەسەر لا دەبەن حەجی وا هەیە تا دەمرێ واجب الحەجێک نییە چونکە نیەتی یان ڕێگای ئەمینی نییە بەڵام نوێژ بە تایبەت ئاماژەی پێ دەکەم کە ئەمانەتێکی ئەوەندە گەورەیە خوای گەورە مەجالی ئەوەی نەهێشتۆتەوە بڵێی نوێژم بۆ ناکرێ چونکە ئەو کاتێک کە لەسەر جێگا کەوتووی ئەو ئینسانی کە لەسەر جێگا دەکەوێ هەر ئەوەندە عەقڵی بمێنێ و بژۆڵەکانی ئیش بکەن یان بەدڵ بزانە کە خوا هەیە و سەری بەندایەتی بۆ نەوی دەکا واجبە لە دڵەوە نیەت بێنە کە نوێژ دەکا خوای گەورە لێت قبوڵ دەکا ئەگەر ئەو ئینسانە میز و پیسایی لەبەر بڕوا ئەو نوێژە لێ قبوڵ دەکا چونکە تۆ ئەوەندە دەسەڵاتت هەیە جا هەر کەسێک نوێژەکەی لە کاتی خۆیدا بە ڕێک و پێشی بەدەست نوێژی ڕێک و پێک و بە کاتی خۆی تەواو بە ئەنجام گەیاند خۆشەویست صلی الله عليه وسلم دەفەرمێ ئەو نوێژە دەڵێ یا ربی خوایە چۆن ئەو بەندەی تۆ منی پاراست وازی لە هەموو ئیش و کار و ئیسراحەت و خەوێکی و خۆراکێکی خۆی هێنا بۆی من لە وەختی خۆیا جێبەجێکا یا ڕەبی خۆیا تۆش پارێزگاری لێ بکەی مسڵمان پێنج فەرزە نوێژ دوعای بۆ دەکا پەنا بەخوا ئەو کەسەی کەوا لەبەر هەر کۆکارێک بێ نوێژەکەی زایع دەکا و نایکا نوێژەکە بە دڵ بەخۆمابوونەوە لە خوا دەپاڕێتەوە اللە پەروەردگارا وەکو ئەو منی زایە کرد یاڕەبی زایە ببێ لەبەرەوە نوێژ ئەمانەتێکی گەلێک گەورەیە براکانم خوشکانی بەڕێز کە گوێبیستی دەنگمانن ئیشاءاللە زۆر ئاگاداری نوێژ بین واللهی سەلەفی ساڵحی ئەم ئومەتە کە وەختی نوێژ هاتووە بیریان لای هیچ شتێک نەماوە و سپاسی خوای پەروەردگار دەکەم لە میلەتی کوردی ئێمەدا ئەو کەسانە زۆرن و نەبڕاون باوکی شەهید بیلال کە لە خۆپیشاندانەکانی پاردا لە مەنتیقەی کەلار شەهید کرا، لە یەکێ لە کەناڵە تەلەفیزیۆنیەکانەوە باسێکی شەهیدبوونی کوڕە تازە لاوە تازە پێگەیشتووەکەی کردووە کە وەکو خەڵکێک چوو بۆ سەر جادە و لەو هەرا و بەزمەدا فەقیرە جەرگێویش سووتا. ئەو پیاوە بەڕێزە من ئاماژەکە بەوە دەکەم ئەو ڕیش سپیەکە پیاوێکی محتەرەم سۆفی موئەدەب ئەو پیاوە بەڕێزە فەرمووی مەغریب بوو کەوا خەبەریان دامێت جەنازەی بیلالی کوڕمیان هێنا بۆ مەیتخانەکەی مزگەوت کە چووم بە جلی خوێناویەوە لەوێ بوو کابرایەک ویستی بیشوا وتم خۆشم هاوکاری دەکەم لە شتنیدا بۆی ناشکری خوای پەروەردگار نەکەم و شکرانە بژێری دەرببڕم لەو کاتە وتی بانگی مەغریب ئیمام بانگبێژ لە مزگەوتا وتی الله ئەکبەر بانگی مکەبەرەی مزگەوت لەو مزگەوتی ئێمە تیا بووین جەنازەکەی لێ بوو فەرمی بە کابرا وتم واز بێنە دەرگاکە پێوەدە کە وەختی بانگ هات هەموو شتێ بەتاڵە جەنازەی کوڕەکەم لەوێ بکەوێت قەی ناکا حەتا نوێژەکەمان با جەماعەتەکەمان نەفەوتێ نوێژەکە لە کاتی خۆیا بکرێ هەی ئافرین بۆ ئینسانی مەرد جەنازەی کوڕێکی لاو تازە پێگەیشتوویەک هەموو کەسێک خۆی بۆ ڕاناگیرێ لەو کاتەدا ئاوا لەبەر چاوت بێ لەسەر ئەو تاتە شۆلە ڕەقە بە جێی بێڵی بڵێ وتی ئەڵڵاه ئەکبەر هەموو شتێ بەتاڵ تەوا وەستا با بچین جار ڕوو بکەینە خوا نوێژەکەمان بکەین ئەمجام دێمە مەیتی کوڕەکەم دەشۆرم بەڕاستی ئینسان ئەبێت لەوانەوە فێری دەرسی هیمەت بەرزی فێری خواناسی بە حەق ببێ کاتێک کە ئینسان گوێی لە اللە و ئەکبەر بوو ئەگەر جەنازەی کوڕەکەت و ئەولادت جگەر گۆشەکەت کە هەموو لەش لەو کاتە دەهەژێ ئەوانە مەگە سەبووری خوایان بۆ بێ ئەینا دڵ لەو کاتە پەیوەست نابێ بەڵام ئەو ئەمانەتە هێندە گرنگە کە نوێژە بەلایەوە ئەڵێ ئەوە لەوە گەورەترە باچی نوێژەکەمان بکەین سێم بانگ ئەم ئەمانەتە ناڵم هەر هەموومان دەگرێتەوە هیچ کەسێک نیە بواری ئەمانە نەیگرێتەوە ئەوە نوێژەکەت عیبادەتەکان ئەمانەتە بانگدەرانی مزگەوت ئەو کەسانەی پێنج فەرزە لە مزگەوتەوە بانگ و سەڵای اللە اکبر بە گوێی مسوڵمانان دادەن ئەوانە خۆشەویستمان صلی الله علیه وسلم سەروەر و سالارمان محمدی مصطفی هەزاران سەلات و سەلامی خوای لەسەر بێ دەفەرمێ المؤذن مؤتمن بانگدەر ئەمینداری موسڵمانانە ئەوانەی بانگبێژن ئەمینداری ئەو خەڵکە موسڵمانەن ئەمینداریانن یەکەم لە کاتی نوێژ و ڕۆژوودا خەڵک چاوڕێ ئەوان دەکا ئەڵێ ئەرێ بانگی فەرمووە نوێژەکەم بکەم چونکە ئەو یەقینی هەیە کە تۆ لێی دەزانی ئەبێ زۆر مراعاتی کاتەکان بکەن ئەوانەی بانگبێژن جێگەی داخە من زۆر جار وتومە چانی ئەو ئەجنەبیانە زۆریان لێرە نین جار هەیە ئێمە لە جەماعەت بووینەوە ئەمجا کابرا خەبەری بۆتەوە دەچێت بیست دەقە لەدوای ئەو بانگێکی کە دەڵێ یەکێ چارەگێکی فەرقە وا گریمان دەقیقەیەکت فەرق بوو حەق وایە هەمووی لە یەک ئاستا بانگدا هەمووی سەعات هەیە شتی پێشکەوتووی ئەم سەردەمە هەیە بۆ بانگی مسوڵمانان ئاوا بێ جاری وایە تۆ لە مزگەوت دەڕۆی و تازە کابرایە خەبەری بۆتەوە سەیرێکی لەو سەرەوە بانگ دەدا ئەگەر لە کاتی خۆیان نەدا هەر بانگ مەدە چونکە موکەبەری ئەو شوێنە بەشی ئەویشی کردووە ئەو گەڕەکەش تێگەیشتووە کە بانگ بووە لەبەرەوە ڕۆژوەکە نوێژەکە پەیوەندی بەو موئەزینەوە هەیە ئەبێ زۆر بە ئیحتیاتەوە بانگ بدا دووەمیان نابێت زیاد و کەم لە بانگەکەدا بکا، بانگ لە اللەوە دەست پێ دەکا بە اللە کۆتایی پێ دێ، بە اللە اکبر اللەیە سەرەتاکەی، بە لا االە الا اللە بە اللە، اللە بۆ اللە، ئەم بانگە بەس هی خوایە، اللە بۆ اللە، نابێت شتی تری لێ زیاد کەی، لە زەمانی ئیمامی مالیکا لە مزگەوتەکەی پێغەمبەرا صلی اللە علیە وسلم کابرایەک هەستا بانگ بفەرمێ، وتی، ئەهە ئەهە، ئاوا دوو سێ جار ئەحمەیەکی بۆ کرد و ویستی بانگ دا، ئیمامی فەرمووی بوەستە، بانگ مەدە، کاکە دانیشە، تۆ بە کەڵکی بانگدان نایەی، چونکە زەمانی پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەحم ئەحم لە بانگا نەبوو، کەس خولگی خۆی پان نەدەکردەوە ئەنجا بانگ دا، دانیشە، لێی زیاد مەکە، هەر ئەوەندەی بڵێ ئەحم ئەحم ئەوە لە بانگا نییە، زەمانی پێغەمبەر صلی اللە علیە وسلم وا نەبوو، لێی زیاد مەکە و دانیشەوە لە شوێنەکەی خۆت، تۆ بە کەڵکی ئەمینداری بانگ نایەی، چونکە بانگ ئەمانەتە، هەموو کەس بە کەڵکی بانگبێژی نایە. سێیەمیان، ئەو بانگبێژانە ئەمینداری ئەو خەڵکەن نابێ بە مکەبەرەکان ئازاری خەڵک بدەن. هیچ کەسێک نییە خوا نەخواستە پێی ناخۆش بێ، ئێمە دەبێت ئێمە فێری ئەوە بین موسڵمانانی بەڕێز، ئێمە وەنموونە کاتێ ڕەخنە لە حکومەت و دەسەڵاتەکە دەگرین باشە نەتوانین ڕەخنە لە خۆمان بگرین چۆن دەتوانین ڕەخنە لە کاربەدەستێک بگرین من ئەوە ڕەخنەی لە خۆمان لە ئەهلی مزگەوت دەگرم هەر بۆ خۆمان جاری وایە ئەو مکەبەرانە سەوتیان زۆر بەهێزە ئینسان کاتێک کە شتێک بە پشتیا ئەدا بە کیلۆ ئەڵێن ئەوەندە کیلۆیە لەسەر پشتە کابرایەک هەر چەند بەهێز بێ ئەتوانێ لەوانەیە سەد کیلۆ بەرز کاتەوە لەسەر پشتی بێ وەرە تۆ دوو سەد کیلۆ بخە سەر پشتی ئەژنۆکانی دەچەمێ لەوانەیە پشتی بشکێ گوێش وایە خوای پەروەردگار حەدێکی بۆ دیاری کردووە کە بەدی سپە و لە ڕۆزاراوەی زانستیدا دەپێورێ ئەو دیسپڵن نابێت لە حەدی خۆی تێپەڕ بکا ئەینا ئەو گوێ باوەڕتان بێ ئینسان وای لێ دێ لەوانەیە تووشی تێکچوونی زاکیرە ببێ نابینن لە تەعزێخانەکانە جاری وایە دەچین کابرای قورئان خوێن بەس بۆی سەوتی نەنووسێ ئەوەندەی سەوت داوەتە ئەو جیهازە لەو هۆڵە داخراوەدا کە دێیتەوە لە تەعزیە ئێوارە چوویتەوە ماڵەوە هەر لە خۆ هەست بە بێتاقەتیەک دەکەی هیچ کارێکیشت نەکردوە هەر دانیشتوی هەموو مێشکت ئازاری هەیە ئەوە گوێت پێت دەڵێ ئەو هەموو سەوتەت خستە گوێی منەوە ناحەقت بوو چونکە پێویستیم بەوە نەبوو ئەوە زیاد بوو مکەبەرەی مزگەوتیش وایە بە تایبەت ئەو ماڵەی لە مزگەوت نزیکە مکەبەرەکە ئاوا ئاڵاستەی تێکراوە ئەو مکەبەرانە ئەبێت تەسمیمێک بکرێن بەڕاستی حەدێکیا بۆ دابندرێ چونکە تۆ هەموو کەسێک نایە بۆ نوێژ زۆر کەسەیە هەر نوێژ ناکا وەکو چێ ئافرەتانێک ئافرەتان خوشک و دایکمانن، ئافرەتی وایە لە عادەی بێ نوێژی دایە، نوێژ ناکا. ئافرەتی وایە تازە مناڵی بووە، خوا نوێژی لەسەر لابردووە، بانگەکەی تۆ نا بکەی چ پێویست دەکا ئەو ئافرەتەش ئاگادار کەی بۆ نوێژ، چونکە ئەو نوێژی لەسەر نییە. هی وا هەیە مناڵی بچووکە، هێستا بلوغ نەبووە، نوێژی لەسەر واجب نییە، هەڵناسێ نوێژ بکا، بە تایبەت بەیانیان، بە تایبەت عیشایان. هی وا هەیە نەخۆشە، ناتوانێ بێتە مزگەوت، لەوانەیە نیو سەعات دوای بانگەکە بێ لە خەوی بەیانی هەستێ، لەوانەیە ئەو دەقەیە خەوی لێ کەوتبێ، تۆ بۆ خەوی لێ بزڕێنی بۆ ئازاری بدەی لەوانەیە هەبێ هەر مەسیحی بێ یەزیدی بێ هەر نوێژ نەکا هەر ئیمانی بە خوا نەبێ واللەهی ئیسلام مافی ئەویشی پاراستووە ئەی بانگدەر تۆ ئەمینداری ئەبێ ئەو تەرازووە ڕاگری مسوڵمانەکە ئاگادار دەکەم وەرە بۆ نوێژ نابێ بێدینەکەش وا بێزارکەم جنێو بەخوا بە مزگەوت و مکەبەرە بڵێ ڕەمەزانی پار ڕابردوو بوو کابرایەک لە هەولێرەوە تەلەفۆنی بۆم کرد تێڵا مامۆستا ئەمشۆ کارەساتێکی ناڕەحەت قەوماوە ئەو گەڕەکە هەموو هاتوونە دەرێ و هێزەکانی ئاسایش و ئانا هاتوون و خەڵکیان گرتووە و کابرایەک حەفتا و پێنج فیشەکی بەم کەبەرەکانی مزگەوتەوە ناوە هەمووی لێکردوونەوە وتی بەڕاستی حەق وایە ئەوە ئیدانەی بکەن لە ئەویش منی دەناسی لە هەموو شوێنەکانە وتم بۆ وتی واللهی کارێکی زۆر ناشرین بووە وتم ئەمە سعات چەند ڕوویدا وتی والله سعات دوو دە دەقەی شەو وتم باشە سعات دوو دە دەقەی شەو کابرا بۆ تەقەی لە مزگەوت وتی والله کابرای قورئانی دەخوێنە سەموکە بەرەی مزگەوت ئێ باشە مەعقولە براکەم تۆ لە سەعات دوو و دە دەقەی شەوە مکەبەری مزگەوت بکەیتەوە وەک ما حەقی کابرا نەبووە ئەگەر لایەنێکی قانونی دادگەر من حاکم بوومایە کابرای قورئان خوێنم دەگرت چونکە کارێکی وات کرد ئەو بێدینە مکەبەری مزگەوت بتەقێنێ چونکە پێویستی بەوە نەدەکرد تۆ سەعات دوو دە دەقەی شەو خەڵک لە خەو خەبەر کەیتەوە نیو سەعاتی بۆ بانگی بانگی بەیانی بێنێ دەستکەی بە سڵاو ئەستەغفراللە خۆ ئەوە لەگەڵ بانگەکەشا نیە ئەوە بانگێکی هێمن و لەسەرخۆ بدە بەخوا ئەوەی ئەهلی نوێژ بێ بۆخۆی خەبەری دەبێتەوە ئەوەی نێتی نەهێنابێت لە ئێوارەوە کە نوێژ نەکا ئیلا پێی پەس دەبێ و دوو قسە بە بانگدەرەکەش دەڵێ لەبەرەوە بانگدەرانی بەڕێز ئەمیندارن بواری ئەمانەتەکە بپارێزن بانگخوازان ئەوانەش ئەمین داری ئەم ئوممەتەن، پەیامبەران، مامۆستاکان، سەیری نوح، هود، حەزرەتی موسا، ئەم سێ پێغەمبەرە لە سوڕەتی شوعەڕا و دوخانا تەماشا کەن هەموویان یەک شیعاریان هەبووە ئیننی لەکم ڕەسول ئەمین خەڵکینە ئێمە پێغەمبەری خواین ئەمینین ئەو کەسەی پێغەمبەرێکە پەیامبەرێکە بانگخوازێکە دەبێ ئەمین بێ نابێ خیانەت لەو خەڵکە بکا کە پەیامەکەی پێ دەگەیەنێ لەبەرەوە جوبریل کاتێک کە خوا وەسفی دەکا دەفەرمێ مطاع ثم ئەمین صفاتی جوبریل ئەوەیە بە ئەمانەتەوە ئەم پەیامی خوای تەسلیم بە پێغەمبەران کرد ئەو کەسانەی کە مامۆستان لە خوێندنگاکانە، لە زانکۆکاندا، لە پەیمانگاکاندا، ئەو کەسانەی کە ڕابەر و سەرکردەی میللەتن، نابێت جیاوازی فکری وایان لێ بکا ئەو قوتابیە لە حیزبەکەی منا نیە، لە ئاراستەی فکری منا نیە. نەخێر تۆ ئەمینداری ئەوی، ئەبێت زانستەکەی بە ئەمانەتەوە پێ بگەیەنی، لە دەرەجە سەحکردنا فەرقی ئەم و ئەو و کوڕی فڵان نەکەی، چونکە تۆ ئەمینی من کە قسە دەکەم پەنا بەخوای پەروەردگار لە سەمیم بەرێ نابێ ڕقم لە تۆ بێ ڕقم لەو حیزبە بێ لەو لایەنە بێ ئەبێ بە ئەمانەتەوە ئەم ئەمانەتە بگەیەنی مەبەستت تەنها ڕەزامەندی پەروەردگار بێ چونکە پێغەمبەران ئەوە بوو ئینی لەکم ڕەسول ئەمین من بە ئەمانەتەوە ئەم ئەمانەتە تەسلیم بە ئێوە دەکەم هیچ مەبەستێکی شەخسی خۆمی نابێت تێدا بێ لەبەرەوە پێغەمبەری ئەکرەم صلی الله علیه وسلم ئەمینداری هەموو مرۆڤایەتی بوو بۆیە بە چاوی بەزەیی سەیری هەموو مرۆڤەکانی دەکرد، تەنانەت ئەوانەش کافر بوون و دوژمنی بوون. هەواڵ هات بۆ شاری مەدینە کە بەڕاستی گرانییەکی گەورە لە مەککەدا هەیە. مەککە و مەدینە بەینیان زۆرە. لە شاری مەککە نان دەست ناکەوێ. ئەمساڵ خورماکان بەریان نەگرتووە. ئەمساڵ ڕێگای بازرگانییان خراپە. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە مەدینەدا خورمایەکی یەکجار زۆر باخەکان بەرەکەتیان تێکەوتبوو سبحان اللە لەوێ هیچی نەدەگرت لەوێ زۆری دەگرت لەوێ گەنم و جۆ هەبوو لەوێ نەبوو لەوێ پارە هەبوو لای کافرەکان لە مەکە نەبوو خۆشەویستی خوا سەحابەیەکی هێنا و فەرمووی چەند حشتر و ئەسپ و ئەمانە بارکەن لە مێوژ و لە خورما لە ئاڵتون و لە پارە لە جۆ و گەنم بۆیان بەرن بۆ کافرەکانی مەکەی بەرن ئەی پیاڵەی غەسەسەم بۆ کێ بۆ ئەو کەسانەی کە دوژمنایەتیمان لەگەڵا دەکەن کە لە بەدر و ئوحدا بەرەو ڕوومان بوونەوە فەرمووی ئەوانەش مرۆڤن ئەوانەش هەر کەسی خۆمانن ئەوانە مناڵی ساوایان تێدایە ئەخر ئەو مناڵە برسی دەبێ ئەخر ئەو ئافرەتە دەسەڵاتی نییە برسی دەبێ ئەخر ئەو پیرە پیاوە چ گوناهێک برسی بێ خۆ ئەو شەڕی لەگەڵ ئێمەدا نەکردووە سبحان اللە لەو ڕەحمەتە ئێستا وڵاتێک ڕقی لە وڵاتێکە با حەساری ئیقتسادی بخە سەر ئەوەی کەوا برسی دەبێ تەنها فەقیرەکانن ئێمەی شەعبی عێراق شەعبی کوردستانیش لەگەڵیا هێشتاش هیوامان هەیە نەهاتۆتەوە سەرخۆی کاتی گرانێکە کە حەساری ئیقتسادی خرایەتە زەر عێراق کەچی ڕاپۆرتێکم خوێندەوە ئەڵێ لەو کاتەدا کە نانێک لای ئێمە دەست نەکەوە لەبەر ئەوەی کە گەمارۆی ئابووری جیهانی دیموکراسیمان لەسەر بوو سەدام شەست ملیار دۆلاری پارەی نەوتی ناربووە خاریجەوە شەست ملیار دۆلاری ئەو کاتە ئەو برسی نەبوو بە حساب حەسار هەبوو لەسەری بەڵام شەست ملیار دۆلاری بەس لە بانقەکانی دەرەوە دەخەواند بەس لە کاتی گرانیەکەدا خۆ فەقیرەکە من و تۆ بووین برسی بووین پێغەمبەری خوا صلی سەلم ئەوەی ڕەت کردەوە ئێمە دوژمنین لە مەیدانی شەڕا بەڵام لە مەیدانی تێرکردن و ڕسق گرتنەوەدا کە ئەو نەیبوو ئەبێ من بۆی بنێرم نامەیەکی نووسی و فەرمووی ئەبو سوفیانی کوڕی حەڕب پیاوێکی ڕیسپێ و پیاوێکی پیاوانەشە هەمووی بۆ گیرفانی خۆی هەڵناگرێ ئەیدا بە فەقیرەکە بە یەکسانی ئەم خورما و مێوژ و ئاڵتون و پارە و گەنم و جۆیە بەسەر ئەو هەموو خەڵکەی مەکەدا تەوزیع کە و لە مقابلیشە ئەوان پێستی مەڕیان بە دیاری بۆ پێغەمبەر سەم ناردە و پێغەمبەری خواش لێی قبوڵ کردن هەزاران سەلات و سەلامی خوا لەسەر بێ ئەی پێغەمبەری خوا صلی سلم ئەی پێغەمبەری خۆشەویست تۆماری مێژوو گەواهی ئەدا بە زمانی کۆیلە و شوان و شا و گەدا لە بیری هەموو بیرمەندانی ژیر هەموو سەدەکان لای جوان و لای پیر حەکیم فەیلەسوف دانا عەبقەری شعری شاعیران دێڕی گەوهەری زانای فەلەکی و ئەستێرەناسان، ئەوانەش کەوا شارەزای یاسان، تۆیان لە لوتکەی مرۆڤایەتی، ئەژمار کردووە و ئەدەن شایەتی، کار و کارنامەت بۆ دەوڵەتداری، تاقانەی دەوران بۆ یەکەم جاری، هەموو یەک دەنگن کە تۆ ڕەحمەتی، لابەری زوڵم و جەور و زەحمەتی. فعلەن ڕەحمەت بوو بۆ هەموو عالەم دەی ئەو کەسانەی کە سەرکردایەتی میللەتێک قەومێک دەکەن وەرن شوێن پێغەمبەر صلی اللە علیە و سلم کەون وەڵاهی ئەوانەی ڕێبازی پێغەمبەریان گرتووە صلی اللە علیە و سلم سەرکردەی ڕاستەقینە بوون وڵاتێکی وەکو مالیزیا منافیسی ئەمریکایە ئێستا منافیسی یابانە بە دەرەجەی یەکەم ئەو وڵاتی مالیزیایە جمعەیەکیش کۆنتر ئاماژەم پێکرد چۆن لە ئەو پەڕی داڕوخانی ئابووریەوە چۆڕیزی وڵاتە پێشکەوتوەکانی جیهانەوە بەهۆی یەک کەسێکەوە، دکتۆر محەمەد مەهاتیر، کاتێ ئەم پیاوە نەخشەیەکی درێژخایەنی بۆ وڵاتەکە دانا. بزانە وڵاتی مالیزیا بەهۆی یەک سەرکردەی لێهاتووی دڵسۆزی ڕێبازی پێغەمبەر صلی اللە علیه و سلم، پیاوێکی موسڵمان لە عەیادەکەیا پارەی لە فەقیر و هەژار نەدەستاند. دوایی لە ئینتیخاباتی شارەوانیەکانا سەرکەوت تا بوو بە سەرۆکی وڵات. ئەوەندە وردبینانە کاری دەکرد ئەو وڵاتەی لە فەقیری ڕزگار کرد لە یەکێ لە مقابەلەکانا لێیان پرسی، دکتۆر تۆ چۆن ئەم مالی زیاد ئاوا پێگەیاند؟ وتی، ئەوە فەزڵی خوای پەروەردگارە کە دەرگای ڕەحمەتی لەو میللەتە کردووەتەوە، کە میللەتەکەش مەردانە کاری دایە، شانی دایە بەر کار و کاسابەت و شتی ئەلکترۆنیات و عیلمی تازە. بەڵام من وتی یەک نموونەتان پێ دەڵێم، کە ئەوە ڕەنگبێ من بە فەزڵی خوا کردبێتم. ناردمان خورمامان پێویست بوو، عەقدێک بنووسین لەگەڵ وڵاتێکا خورمامان بۆ بێ. کاتێ نوێنەرەکان هاتنە وتم نا هەتا دیراسەی وەزعەکە نەکەن نەچن عەقدێک بنووسن با هی ئەوەندە ملیار دۆلارە خورمامان بۆ بنێرن. هاتنە وتیان خورمای گەلێک باشیان هەیە. وتم خورماکەیان چۆن بەرهەم دێنێ؟ وتی وەڵاهی بەرهەمەکەی کەمە بەڵام خورمایەکی ناوازەیە و بە سعرێکی زۆر گران لە سەر ئێمە دەکەوێ. وتم لە جیاتی ئەوەی ساڵێک دوو ساڵ خورما بێین و خورماکە بخۆین و ناوکەکەی فڕێ دەین هەوڵ دەن شەت لیرار خورماکەم بۆ بێنن. مادام دارخورمای چاکە. لە جیاتی ئەوە هەموو ساڵە خورما بکڕم، یەک ساڵ شەتری دارخورما دەکڕم. وتی، ئێستا لەو وڵاتەی ئێمەدا بە هۆی تێکنەلۆجیای پێشکەوتووەوە، تۆوەکان ساڵی دوو جار نێرە و مێیەی خورماکە لە یەک دەدەین، ساڵی دوو جار بەرهەممان دەداتێ. ئێستا ئەو وڵاتەی من بە تەما بووم خورمای لێ بکڕم، ئەو لە منی دەکڕێتەوە. سەیری ئەو پێشکەوتنە لە وڵاتی ئێمەش کابرا بۆندێکی ئیمزا کرد وای ئەوەندە ملیار دۆلارە هەر وازانە فول ئەجگەرە دەکا برا دەوڵەتداری بە فکرە وتی ئەوەی من بە تەما بووم خورماکەی لێ بکڕم ئێستا ئەو لە منی دەکڕێتەوە هەر بە یەک ساڵ کڕینی نەمامەکانی ئەوەندە علمی زانیاری تازە بەکاردێنم ساڵی دوو جار خورماکە بەرهەم دەگرێ لەبەرەوە مسلمانی ئەمیندار ئەگەر سەرکردە ئەمیندار بێ وڵات پڕ دەبێت لە خێر و بەرەکەت ئەگەر چی وڵاتەکە نەوتیشی نەبێ ئەگەر دۆلاری زۆریشی نەبێ کاسبکارانی ڕاستەقینە ئەوانەی ئەهلی بازاڕن ئێوە ئەمیندارن بەرامبەر بە ئەم خەڵکە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم حاکم و کاربەدەستەکانی فێر کرد ئەبێت چاودێری وردی بازاڕ بن خۆشەویستی خوا خۆی چوە بازاڕ ویستی گەنم بکڕێ سەیرکی گەنمێکی زۆر جوان هەیە بەڵام خۆشەویستی خوا زۆر وریایە مسلمان فێڵ لە خەڵک ناکا و نابێ بێڵی فێڵیش لێ بکرێ هێندە ساویلکەبی نەخێر سەرەکەی تەماشا نەکرد دەستیشی خستە ناوەوە ژێرەوەش بزانە چ باسە هەر بە سەرەوە مەخەڵەتێ کە سەیری کرد مستێکی دەرێ نا بۆنی کردبوو گەنی بوو فەرمووی ئەمە بۆ وایە ئەمە تەڕە وتی ئەی پێغەمبەری خوا صلی سەلام بارانی ئاسمانی لێ دراوە بارانی بە سەرا باریەوە ژێرەکەی بۆیە وا تەڕە فەرمووی ئەی بۆ ژێرەکەشن نەدەی هەنا نیشانی خەڵکەکەی دەی خۆ ئەمە کەس دیوی سەرەوەی تەماشا دەکەی زۆر نموونەیە ئەی ژێرەوەی بۆ وایە خۆشەویستی خوا ئەو دێڕەی فەرموو من غشنا فلیس منا ئەوەی غشمان لێ بکا لە بازاڕ و کڕین و فرۆشتنا لە ئێمە نییە و لە موسڵمانان حیساب نییە مسلمانی بەڕێز وابزانە ئەی کە دوکاندار و بازرگانی بەڕێز هەر کاتێ ئاوڕت دایەوە پێغەمبەری خوا سەسم لە پشت سەرتە و کاتێ ویستت فێڵ پێم حەدیسە بێنەوە بیری خۆت ئایا ڕازی لە پێناوی چەند دینار و دۆلارێکی کەمی دنیایی کاتیدا کە بەخوا ئەگە بە حەرامیش نەتەوێ بە حەڵاڵی خوا هەر دەتداتێ لە کاتی خۆیە ئامادەی شەفاعەتی پێغەمبەر صلی اللە علیە وسلم لەدەست دەدەی؟ پێغەمبەر فەرمی لە ئومەتی من نی چونکە غەشت لەو خەڵکە فەقیر و هەژارەکەی کە هات کیلۆیە تەماتەی کڕی تۆ دەستت بڕی لەبەر ئەوە ئەبێ زۆر ئاگادار بین پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ڕوو لە هەمومان دەکا بە تایبەت بازرگانان ئەفەرمێن لە ڕۆژی قیامەتا سێ کەس هەن خوا بە چاوی بەزەی تەماشایان ناکا پەنا بەخوا خوا قسەیان لەگەڵ ناکا خوا لێیان خۆش نابێ و عەزابی هەرە بە شیدەتی جەهەنەمیان بۆ هەیە خوا پەنات پێ دەگرین لەوانە نەبین یەکەمیان فەرمووی ئەو کەسەی بەخیلە لە دەشت و سەحرایەک و بیابانێکە ئاوێکی هەیە ئاو ئاوێکی هەیە ئەم ئاوە خوای پەروەردگار لەو ئەرزە ڕەقە هێناوێتیە دەرەوە ئەو ئەرزە ڕەقە و ئاوەی لێ دێ لە خۆی زیادە پێویستەکانی خۆی لێ دابین کردووە هێندە بەخیلە نایەڵە فڵان کەسیش ئیستفادەی لێ بکە ئەڵە دەیگرمەوە خوا لە ڕۆژی قیامەتا دەفەرمێت چۆن بەخیل بووی بەو هەموو فەزڵی کە من لەو سەر خاکە ڕشت بووم ئاوا فەزڵ و ڕەحمەتی خۆمن لێ دەگرمەوە ئێستا هەمانە بیرە ئاوێکی هەیە ئەوەندە سۆندەکەی ئاو فڕێدا ژنەکەی سەر جادەکەش دەشوە دراوسێکەشی بە تانکەر ئاو دەکڕێ دەی بەڕێز دەکەم خۆ بەخوا لێی کەم نابێتەوە حەیف نییە ئەو بەڕێزە ئەو پارەیە کە دەیدا بە ئاو لە ماڵەکەی تۆ پارەکەی بۆ نەگەڕێتەوە بەرەکەتەکەش بۆ تۆ بێ دووەمیان ئەو کەسانەی کەوا منەت بەسەر خەڵکا دەکەن چاکەیەک لەگەڵ کەسێکا بکات لە سەد مەجلیس دەیگێڕێتەوە هەیە تەنەکەیەک گەنمی لە گرانیەکەدا داوە بە ماڵێک دوو سێ جار من هەر لێ بیستووە لە مەجلیسا باسی ئەکاتەوە ماڵی فڵان کەس ئەو تەنەکە گەنمەی من نەبوایە مناڵەکانی دەمردن دەبرسان دەی برا ئەمە خوا نووسیوێتی کۆتایی پێ هاتووە وازی لێ بێنە با لە ڕەسیدی بانقەکە ڕەش نەبێتەوە چونکە بەخوا ڕەش دەبێتەوە و خەجاڵەتباری قیامەتت دەکا ئەو چاکەیە چاکەش ئەگەر نەزانی بە پێی شەرع بیکەی ئەویش خەجاڵەتت دەکا بۆیە ئەبێ بگەڕێیتەوە بۆ شەرع سێمیان ئەو کەسانەی کەوا سوێندی بە درۆ دەخۆن بۆ ئەوەی ماڵەکانیان بەسەر خەڵکا ساغ کەنەوە ئەڵێی فڵان کەس ئەوە بەچەندە یەک سەدە قەسەم بەخوا ئەوەندەم پێداوە بابە من ئەڵێم بەچەندە تۆ بۆ مایە بەمن دەڵێی قسەیەکی درۆش دەکا ئەمانەش خوای پەروەردگار زۆر ڕقی لێیانە بەڵام خۆشەویستانم لەمانە خراپتر لەوەی کەوا گەنمە تەڕەکەی بە پێ ساڵ سەمویستی بفرۆشێ بە مسلمانان لەو کەسێک کە بە سوێندی بە درۆ دەڵێ ئەوەندەم پێدا بۆی دەستت بڕێ و تۆ قەناعەتی پێ دەکەی چونکە پیاوێکی دیندار و خواناسی ئەزانن لەمانەش خراپتر پەیا بوو لەم زەمەنەدا لەمانە خراپتر ئەوانەی شتی تەزویر و بەسەرچوو بە خەڵک دەفرۆشن پەنا بەخوا چونکە جاران کابرا کە گەنمەکەی کڕیوە نالیکەم نیوەی ساغ بووە برا نیوەی بۆ گەم بوو لە ماڵە نیوەکەی کەی هەر دەخوارد خۆڕم بێ ئەوەی تەڕبۆکەشی تۆزە وشک کردایە و ئیسفادەکی لێ بکرایە یان کابرا سوێن دەخواڵە ئەوەندەم پێداوە ئەو پەڕی چەند دینار و دۆلارێک فێڵت لێ دەکا پارەیەکی زیادی لێ ساندووی بەڵام شتی ئێکسپایەر و بەسەرچوو تەزویر هەموو پارەکەشت بەفیڕۆ دەڕوا زائیدەن دەشت کوژێ پارەکەشت دڕۆیوە چەندە شت پارە داوە دەبێ ئەوەندەش لە خۆت سەرف بکەیەوە ئەگەر خوا بکەم نەتکوژە تووشی سەرەتانن نەکا لەبەر ئەوە ئەمڕۆ ئەم زروفەی ئێمە کاسبکاران ئەمینداری ئەم ئومەتەن هەر لە بازرگانێکی نێودەوڵەتیەوە کە شت بۆ کوردستانەکەمان دێنێ هەتا ئەو برا بەڕێزەی کە ئێمە دەچینە دوکان و مەحەلەکانیان وەڵڵاهی لە ڕۆژی قیامەتا لێپرسینەوەیەکی گەلێ بەهێز هەیە ئەگەر پاک بی دەچێ ڕیزی پێغەمبەرانی خواوە مع النبيين والصديقين والشهداء تاجری مسلمانی ڕازگۆی ئەمین جمعی ڕابردوو هەندێکم لە سەروت لە ڕۆژی قیامەتا بانگ دەکرێی بڕۆ ڕیزی پێغەمبەرانەوە چونگە شتی پاکت بە میلەتەکەی خۆت فرۆش چونگە غەشت لێ نەکرد چونگە پێڵ لێ نەکرد بەڵام پەنا بەخوا دەیان کەسیش بەهۆی کڕین و فرۆشتن و بازرگانیەوە لەو کەسانەیە کە خوا بە چاوی بەزەیی تەماشای ناکا کە عەزابی هەرە بە شیدەتی جەهەنەمی بۆ هەیە واللهی ئەمڕۆ ئینسان ئاماری وا دەخوێنێتەوە لە خۆی دەپرسێ ئەرە چۆن ماوم لەم کوردستانەیە خۆشەویستانم جێگەی داخە لە ساڵی 2011 دا ئاماری ساڵی دوو هەزار و یازدە کە پاکنووس کرا لە هەرێمی کوردستانە، بەشی ئاسایشی ئابووری کوردستان ڕایگەیاندووە، لە ماوەی یەک ساڵە شانزە هەزار و پێنج سەد و پەنجا و پێنج تەن خۆراکی بەسەرچوو دەستی بەسەرا گیراوە. وەڵڵاهی ئامارێکی خەیاڵییە، شانزە هەزار و پێنج سەد و پەنجا و پێنج تەن خواردنی بەسەرچوو لە دووکان و بازاڕ و مەحەلەکاندا دەستی بەسەرا گیراوە. ئەی قوڕ بەسەرەوەی دەستی بەسەرانە گیراوە فرۆشراوە لە سکی من و تۆدایە ئێستا هەر هەستیشمان پێ نەکردووە لە هەولێر لە یەک کۆگادا دەرمانی بێهۆشکەر لە بەنجی دانەوە کە ئەو بەنجەی لێدەن هەتا عەمەلیات کە بە دەرزی بەنج ئینسانەکە بێهۆش دەبێ سێ تەنونی و لەو دەرمانە حەساسە ئێکسپایرە لە کۆگایەکە گیراوە کابرا فەقیرە وەڵای هەبوو کتێتی بیست دەرزیان لە گووپمدا گووپم سڕ نابێ و دانم بۆ نەکێشرا کاکە حەد بیست دەرزەکە بەنجەکەی خاڵی بووە چونکە ئێکسپایر بوو بۆتە ئاو فەقیرە پووچیان هەلا هەلا کردووە دانێک ناکێشرێ سێ تەن و نیو لەو دەرزێ بەسەر چوانە لە شەوی هەشت لەسەر نۆ مانگی شوباتی دوو هەزار و دوانزە ئەم مانگەی کەڕۆی لە شاری ڕانیە لە یەک ژێرزەمینە دە تەن دەرمانی بەسەرچوو دەستی بەسەرا گیرا دە تەن دە هەزار کیلۆ حەپ و دەرزی و مەڵحەم و شروو بوو ئەمانە لە دوبەی بەسەرچووە وەرە سەیری کە ئەم دڵسۆزێ بۆ ئەم وڵاتە داماوە کابرا بازرگانی کردووە کە لە دوبەی ئەمەی دۆزیوەتەوە دە تەن دەرمانی بەسەرچوو هەیە ڕەمێ زۆرتر بوو ئەمە لێگەیشتوەتە ئێمە ئەم دەرمانە بە بەلاش وەرە بە شعرێکی زۆر خەیاڵاوی یعنی کە هەر هیچ نەکات چونکە بە هەر فڕێی دەدات دەبێت بیسووتێنێ وتوێتی بە ئەوەندە بە دەفتەرێک دۆلار بای دوو سەد دەفتەری پێ دەگریەوە بە پەنجا وەرەق هەمووی لێ کڕیوە هێناوێتی بۆ بەغا لە بەغاوە هێناوێتێ کەرکووک لە کەرکووکەوە گەیاندوێتێ ڕانێ بەسەر دەرمانخانەیە تەوزیعی کە تێکەڵ و پێکەڵ لەگەڵ شتی چاکە شەش دەرزی دەداتێ پێنجیان ساغە و یەکیان ئێکسپایەرە بەڵام بە دەست خۆشیەوە هەر کەسێ دەست چاکی کرد دەڵێن دەستت خۆش بێ ئەڵێن ئاسایش ڕەحمەتی خوا لە دایک و باوکی ئەو ئاسایشانە بێ کە بە وریاییەوە مراقبەیان کرد و ئەو دەرمانخانەیان هەڵتەکان دە تەن دەرمانی بەسەرچوو خۆشەویستان ئینسان کاتێکەوە بەهۆی هەوای پیسەوە بەهۆی ئاوی پیسەوە بەهۆی خواردنی خراپەوە تووشی نەخۆشی دەبێ پەنا بۆ دەرمان دەبا لە خەستەخانەی حکومەتا شەست سەد پارچە دەرزی ئەنسۆلین کە کابرا شەکرەیەتی هەموو ژیانی لە خەتەرایە فەقیرە تۆ یەکجاری بیکوژی لە شوێشا لە ژێر چاوەرێی و کامێرای حکومەتا ئەمە بۆ خۆی مەئساتێکی گەورەیە تەنها لە مانگی دووی دوو هەزار و دوازدە دا ئەم مانگی ڕابردوو لە سلێمانی سێ تەن خواردنی بەسەرچوو گیراوە هەزار و پێنج سەد کارتۆن جگەرەی ئێکسپایر دەستی بەسەرا گیراوە جگەرە هەر بۆ خۆی زەهرە، ئەمجا ئێکسپایەر ببێ، یەک جگەرەی وەکو یەک پارچە کێشابێ وایە، هەزار و پێنج سەد کارتۆن جگەرەی بەسەر چوو. لەبەر ئەوەی کەسێک جگەرە دەکێشێ هەر وازی لێ بێنە، دڵنیا بە ئەوەی ئەم کوردستانە هەموو ئێکسپایەرە. وەڵڵا لەو ئەوروپایە جگەرە وا هەرزان نییە کە لەوێوە دێ بەم هەموو باخیرە، بیست جگەرە بە پێنج سەد دینار، یەعنی لەوێ فڕێ دراوە ئێستا کە تۆ دەیکێشی. لەوێ کەس ناوێرێ خۆ لەو شتانەدا، تریاککێشە ناوێرێ ئەو جگەرە بکێشێ. کەچی لێرە تۆ بە سنگی خۆت و خەڵکیا دەکەی. خۆتی لێ بپارێزە. بۆیە دکتۆرێکی ئەردەنی بە نەخۆشێکی ئێمەی کوتبوو لە دەرەوەی وڵات لە ئەردەن وتوی وەڵڵاهی ئەم کوردستانەی ئێوە ئاوا بێ خاوەن بێ و ئاوا لێپرسینەوە لەسەر حدودەکانی نەبێ ئاوا دەرمانی نەپرسن ئەمە کوالیتی چۆنە و چۆن نییە سەرەتان لە هەرێمی کوردستانی عێراقدا وەکو هەڵامەت بڵاو دەبێتەوە وەکو هەڵامەت هەڵامەت هەکە ماڵەگەتی هەموو گەڕەکەش دەیگرێ سەرەتان ئاوا لە هەموو ماڵێک دەدا و واشی لێ هات ئەمە هەموو لە ئەنجامی تموحی چەند کەسێکە کە دینیان نەماوە چونکە ئەمانەتیان لەدەست داوە هەر کەسێ ها فەرموودەکەی خۆشەویست کە لە ئەوڵەوە خوێنمەوە هەر کەسێ ئەمانەتی نەما دینیشی نامێنێ ئەبێ پێغەمبەری خوا سەلەم ئەبێ خوای پەروەردگار چەند ڕقی لەم کەسانە بێ ئەوەی جاران دەستی دەبڕی بە سوێندی بەدرۆ وەکو عەزم کردی هەر چەند دۆلارێکیش زیاد لێ ئێستاندی ئێستا هەموو پارەکەشت ڕۆی هەموو ژیانیشت ڕۆی بەهۆی ناپاکیەوە پاشان دەواجینەکانمان خۆشەویستی خوا صلی الله علیه وسلم لە کاتی خوا فەرمووی هەر حشترێک زانیتان ئالیشی پیسی خواردۆ سواری پشتیشی نەبن نەک هەر گۆشتەکەی نەخۆی نەهی لە سواربوونەکەشی کرد، چونکە ئەو عەرەقەی لەشیشی دەیکاتەوە زەهرە، بەر لەشت کەوێ نەخۆشت دەکا. وتیان چی لێبکەین؟ فەرمووی لە ماڵە دایبەستن، ماوەیەک عەلەف و ئالیکی پاکی بدەنێ هەتا جسمی پا دەبێتەوە، ئەمجا سواری پشتی بن و شیرەکەی بخۆن. حەتتا نابێ سواری پشتی بی، وەڵڵا ئەو مریشکە دەستی لێ دێ خراپە. ئەمجا ئەم خانوی نایلۆنانە ئەم بەیتانە خۆا ڕاستی بەرەکەتی خۆا تۆ زستان و هاوین لە وڵاتان نەماوە ئەگەر چی ئەو تام و چێژەشی نەماوە بەڵ بەڵام بۆ خۆی شتێکی چاکە بەڵام بەڕێزان ئەمەش لە وڵاتی ئێمە دیسان خەتەرێکی گەورەیە خەیارێک دێنێ لە ماوەی سێ چوار ڕۆژە دوو بز درێژ دەبێت چونکە ئەو موادەی بە ئارەزوی خۆیە داتێ ئەو موادی لە ژێر خێمەیە بەکاردێ لە ژێر نایلۆنە من لە دکتۆرەکە بەڕێزەکانم پرسیوە ئەبێ لە ڕێژەیەکی دیاریکراوە دیاری بکرێ ئەڵێ ئەمڕۆ ئەوەندەی بدەیە ئەم هی ئەمڕۆی هی حەفتەیەشی بەیەک ڕۆژ دەداتێ بۆی زوو بەرهەمەکە دەرکا ئەها خەیات تەماتەی بینی هەر ئیسفنجێکی ڕووتە هیچ تام و چێژێکی نەماوە یانی زوڵم لە دەرمانەکەش دەکا فەقیرە لەبەری حکومەتیش چاودێری کزە لەسەر ئەو بەیتانە لەسەر ئەو خانوە نایلۆنانە لە وڵاتی بەریتانیا پار ماوەی شەش مانگ قەدەغەیان کردن کە دەبێت داخرێن چونکە چەندین خەڵک بەهۆی ئەوە تووشی سەرەتان بوو سەرەتانی ناو خوێن ئەوەندەیان وا دابووە هەمویان ئیعدام کردن یعنی ئەمری سجنی مؤبدیان بۆ دەرکردن برایەک لە تورکیا بوو وتی لەوێ پۆلیس لە بازاڕێک ڕا چەند دوکانداری گرتن کە میوە فرۆش بوون دوایی خەڵک بۆیان ئاشکرا بوو لە ڕۆژنامەیان نووسرا ئەمانە لە بەیتێکا شتیان چاندووە کە لە حەدی خۆی زیاتر دەرمانیان داوەتێ هەم غرامە کران هەم دوکانەکانیان داخران هەم سجن کران لێرە قەتتان بینیوە زەلامێک لەسەر ئەو شتانە بگیرێ هەر بانگیش بکرێ ئەڵێت چۆن یارە ڕەنگەکەت بۆ بگۆڕم بە شینی تۆخ و بە سەوزی تۆخ چونکە دەرمانەکە بە ئارەزووی خۆیەتی لەبەر ئەوە ئەمەش خیانەتێکی گەورەیە تۆ کاسبکارێکی بەڕێزی لە ژێر ئەو نایلۆنە ڕزق دەدەی بە خەڵک توخوا با دەستی خێرت هەبێ با ئەو دەستە زبرەت خوا و پێغەمبەری خوا خۆشیان بوێ با دەستێک نەبێ کەوا دەست بخەیە بینە قاقای مناڵێکی ساوا بەهۆی خەیارێکی تۆوە تووشی سەرەتانی خوێن بێ پەنا بەخوا لەبەرەوە خوا بترسین هەموومان وتم، بەڵێ لامە، ولکنی مؤتمن، بەڵام من ئەمینداری سەر ئەم بەڕەم، بەڵام من ئەمیندارم، خاوەنەکەم نەیک تۆ پیاوەتی بە سەرەوە بکە و بیدە بە خەڵک، بەخوا ناتوانم قەترەیە شیری لێ بدەم بە کەس، چونکە خاوەنەکەم وای پێ نەوتم، وتویەتی بیلەوەڕێنە و بۆم بێنەوە بۆ ماڵەوە. پێغەمبەر صلی اللە علیە و سلم نەیفەرموو من پێغەمبەری خوام و بە ئێمە قەی ناکا و خوا بەرەکەتی ئەخاتێ، نا، دەستخۆشی لێ کرد کە ئەی ئافەرین کە دەڵێی ئەمیندارم، ئەها ئەمانەت چەند گەورەیە! فهل من شاة لم ينزو علیها الفحل فەرمووی ئەرێ شەکەمەیەکت لا نییە، ئەی شەکەمەیەکیان تێدا نییە تا ئێستا بەران لێی نزیک نەبووبێتەوە بەرانی نەگرتبێ، کەمە قەت قەترە شیر تێدا نییە؟ وتم بەڵێ ئەی پێ بەڵێ بەڵێ تیایەتی، ئەو شەکەمەیە تا ئێستا بەرانی نزیک نەکەوتووەتەوە، بچووکە. پیامبەر صلی اللە علیه و سلم فەرمووی بیهێنە، بردمە بەردەمی، دەستی پیرۆزی بە گوانەکانیا هێنا، گوان ئاوسا لە شیرە، سبحان اللە، بە قوربانی ئەو دەستە پیرۆزە بم، ئەو گوانە لەبەر حورمەتی ئەو پێغەمبەرە صلی اللە علیه و سلم، وەڵاهی ئەو شوانە ئەمینەش، ئەو گەنج و لاوە ئەمینە، ئەفەرمێ ئەو گوانانە ئاوسان، تکەی شیریان لێ دەهاتە خوارەوە، قاپێکم بۆ برد و پێغەمبەر صلی اللە علیە و سلم شیری دۆشی و بە ئەبوبەکر فەرمووی بخۆرەوە هەتا تێری خواردەوە، دوایی بۆ خۆشی خواردی و دوایی بەشی منیشی دا، دوایی فەرمووی ئەی گوانەکە بڕۆوە بۆیە بچۆرەوە شوێنی خۆی، نەک بڵێن وەڵا نێریەک تۆزێ شیری تێدابوو حەوت ساڵ خەڵک سەرەی لەسەر نووسیوە، سوننەتی خوا وا نییە. پێغەمبەر فەرمووی ئەمە بۆ موعجیزەیەک بێت فەرمووی ئەی گوان بڕۆرەوە ناو یەک دەفەرمێ بچوو بۆ چووە شوێنەکەی خۆی قەترە شیری تیا نەما لەو کاتەیە ئەو پێغەمبەرم خۆش ویست ئەو عەبدوڵڵا هێشتا ئیمانی نەهێناوە خۆشم ویست دوای ماوەیەک التحاقم پێوە کرد و چووم لە مەدینە بە خزمەتی گەیشتم وتم ئەی پێغەمبەری خوا ئیمانم هێناوە موسڵمان بووم من ئەو کوڕە گەنجەم هەها لە ڕێگاکە هاتی و ئەو معجزە گەورەم بە چاوی خۆم بینی لەو وشانەی کە تۆ دەیزانی فێرم کە کە وشەی کەلامی خۆیە کە قورئانە پێغەمبەر صلی الله علیه و سلم دەفەرمێت دەستی بەسەر سەرم داهێنا یعنی نیشانەی ڕێزگرتنی ئەم گەنجە خۆشم دەوێ ئەی گەنجەکە لە بیرم نەچوویتەوە دەبێت دەبێت حکومەت کاربەدەست دەست بەسەر ئەو دوکاندار و گەنجەدا بێنێ کە غەش لە میللەتەکەی ناکا نەک دەستی دز و ناپاک ماچ بکرێ دەستی کاسبکار تێی هەڵدرێ عەرەبانەکەی بشکێندرێ دەستی بەسەرا هێنام فەرمووی یرحمک اللە یاڕەبی ڕەحمەتی خوال لێبێ ئەم دوعا گەورەیە یاڕەبی ڕەحمەتی خوال لێبێ فإنك غليم معلم سەیری ئەم وشانە کەن تۆ تازە گەنجێکی دەتوانی زۆر زانایەکی گەورەت لێ دەرچێ نەیفەرموو تازە تۆ بە کەڵکی خوێندەواری نایە کاکە تۆ چەند ساڵ شوان بووی وا چوویە پێشەوە ها غولەی یعنی زۆر بچووکی کردەوە تۆ تازە مناڵێکی پێگەیشتووی ئێستا مێشکت زۆر باش کار دەکا و خەریکی زانست بە تۆ زانایەکی گەورەت لێ دەرەچێ تۆ فێری زانست دەبی دەفەمە فاخذت من فیه سبعین سورە واللهی لە دەمی پێغەمبەری خوا حەفتا سورەتی قورئانم لەبەر کرد حەفتا سورەتی ئەو قورئانم لە دەمی پیامبەر صلی الله ڕاستەوخۆ لە خۆی لەبەر کردووە لێم بیستووە بە بەرەکەتی ئەو ئەمانەتە ئەگەر خو بە چەند پەنجایەک خیانەتی بکردایە ئەگەر پیاوەتی بە ماڵی خاوەنەکەی بکردایە تووشی ئەو بەهرەیە نەدەبوو حەفتا سوڕەتی قورئانم لە دەمی خۆشەویست وەرگرت بە بەەمەتی بە بەرەکەتی ئەمانەت پارێزی ئەی ئەو کەسانەی کە شاگردی خەڵکن لە دوکانێکا تۆ شاگردی ئەمینداری ئەو کەسەی ئامان قەت شەیتان بە خەیاڵتا نەهێنێ ڕۆژێک دینارێک دۆلارێک خیانەت بکەی کۆتایی وتارەکەم بەوە دێنم کە هەشتی مارس لە پێشەوەیە ئەگەر بۆ خواشت کردبێ قیامەتەکەشت مسۆگەرە، ئەگەر بۆ دنیاش کاری جوانت کردبێ خوا لە دنیاشا پاداشتت دەداتەوە. ئەزانن پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بەرامبەر بە ئافرەتان چی فەرموو؟ فەرمووی، فانهن اخذتموهن بامانة اللە، ئیماندارانی ئوممەتەکەم ئاگاداربن ئەم ئافرەتانە، ئەم ژنانەتان بە ئەمانەتی خوا تەسلیم بەیەوە کراون. وەڵاهی ئینسان لە مەجلیسی ژنمارەکردنا ئەهەژێ ئێمە زۆر جار ناوێرین بچین ئەو مەجلیسانەوە وەڵاهی بەڕێزان مەجلیسی ژنمارەکردن هەر دوو کەلیمە نییە وەکو بێدینەکان دەڵێن ئەوەندە قورسە ئەوەندە گرانە ئەمانەتی خوای تیا زایە دەکرێ وەڵاهی ئەو کچە کە دەدرێ بۆ کوڕە پێش ئەوەی کە مامۆستا بەڕێزەکە بڵێ کوڕی خۆم ئەم ئەمانەتە تا ئێستا لەلای ئەم باوک و دایکە بوو ئەوە بە ئەمانەتەوە تەسلیم بە تۆیان کرد بە ئینکاح و تەزویجێکی خاوێنی شەرعیانە پێش ئەوە ئەو ئەمانەتە تۆ لە خوا وەردەگری ئەی ئەو کەسانی کە خێزانتان هەیە ئەی ئەو گەنجانی هاوسەری پێک دێنن پێش ئەوەی دەست خەیە دەستی خەزوورتەوە و ژن براکەتەوە و کەسوکاری ئافرەتەکەەوە لێت مارەکرێ ئەوە ئەمانەتی خوایە مەلای گەورەی کۆیە ڕەحمەتی خوای لێ بێت چەند جوان کۆمەڵە ئایەت و فەرموودە لە یەک دێڕە شیعرا دێنێ ژن زینەتی دنیایە ئەمانەتی خوایە حەبیبی مستەفایە قەڵاتن لە بۆ مێردان هەر کەسێ ژنی نەبێ لەو سەحرادا گورگ دەیخوا هەر کەسێ ژنی ڕێک و پێک و ساڵحە و خواناسی هەبێ لە قەڵایەکایە گورگەکان ناتوان زەفەری پێبەرن حیا و حورمەتی پارێزراوە دەی تخوا قەڵاکە بەدەستی خۆت مەڕوخێنە لەسەر شتێکی بەسیت سێ بە سێ تەڵاق مەخۆ دوایی دەستی دە کەس ماچ دەکەی و نازانی چت بۆ بکەن وریای قەڵاکت بە وریای ئەمانەتی خوا بە بۆیە لە ئیسلامدا دەبێ وەلی ئەمر ئەبێ شاهیدەکان عادل بن وەڵای مە دەمێکە وازمان لە ژن مارەکردن هێناوە چونکە کاتێک کە دەچم سەیری ئەو فەرموودانە دەکەم بەخوا لە خۆم ڕانابینم برایانێک دەڵێن مامۆستا لەگەڵ مابی بۆ ژن مارەکردن ناچم چونکە یەقینم نییە کە ئەو شاهیدە عادل بێ یەقینم نییە کە ئەو وەلی ئەمرە عادل بێ ئەمانەتی خوا زایە دەکرێت لەوێدا ئەبێ هەموو کەس بە کەڵکی شاهیدی ژن مارەکردن بەخوا نایە ئەبێ یەک مەلەفی بۆ بکەیتەوە ئەم شاهیدە حەقە ئەم شاهیدە خواناسە ئەم شاهیدە گوناهی کەبیرە ناکا ئەم شاهیدە لەسەر گوناهی بچووک بەردەوام نییە ئەمجا قبوڵ دەکرێ لە مەجلیسی ژمارەکردنا بەشدار بێ ئەی ئەم کوڕە تخوا حەقی ئەوەی ئەمانەتی تەسلیم کەی بە کەڵکی ئەوە دێ بەخوا نایناسم کە نانناسم ئەبێ مەحکەمەیەکی شەرعی بڕیاری وەبدا من ناتوانم لەبەر ئەوە ما أكرمهن إلا كريم وما أهانهن إلا لئيم خۆزگە لە هەشتی مارسا خوشکان و دایکان و ئافرەتانی وڵاتەکەم لە کوردستانی موسڵمان و ئازیزدا ئەمان ئەم حەدیسەتان بکردایە بەسەر لافیتەکانتانەوە بە دروشمی سەر تەلەفیزۆن و ڕێکخراوەکانتان خۆشەویست فەرمووی هەر کەسێک ما ئەکڕەمەهن نەیفەرموو هەر کچ یان ژنەکەت یان دایکەت هەر کەسێ ڕێزی ئافرەتان بگرێ ئەوە بۆ خۆی ڕێزدارە ئەوە کەریمە هەر کەسێ دەیەوێ پیاوێکی بەڕێز بێ لە دنیا و قیامەتا لای خوا و پێغەمبەری خوا صلی الله قبوڵ بێ نیشانەی ئەوەیە ڕێز لە ئافرەتان دەگرێ یەکەم جار ڕێز لە دایکی دەگرێ دوم ڕێز لە خێزانی دەگرێ سێم ڕێز لە کچەکانی دەگرێ ڕێز لە دایک و خوشک و کچی خەڵکیش دەگرێ ئەوە نیشانەی ئەوەیە پیاوێکی بەڕێزە ئەو گەنجە بەڕێزەی لە کۆستەرێکا لە پاسێکا ئافرەتێک دێ دەیەوێ بە پێوە بۆستێ ئەم جێگاکەی خۆی بۆ چۆڵ دەکەڵە خوشکەکەم وەرە ئێرە دانیشە جوان نیە تۆ بە پێوە بی و من دانیشم ئەوە مەسەلە بە زەیی پێدا هاتنەوە نیە ئەوە سوکایەتی نیە ئەوە خۆی بەڕێزە چونکە پێغەمبەری خوا فەرمووی هەر کەسێ لەگەڵ ئافرەتان بەڕێز بێ نیشانەی ئەوەیە لای خوا بەڕێزە وما اهانهن الا لئیم هەر کەسێ سوکایەتی بە ئافرەتان بکا ئەوە نیشانەی ئەوەیە دول لە ڕووتان پەرژین بێ وشەی لئیم نازان بە کوردی بڵێم چی یعنی سووکە ڕیسوایە بێنرخە بێقیمەتە لئیم واتە ئینسانێکە حیسابی بۆ ناکرێ ئێستا یەکیان دڵە ئافرەتانە، یەکیان دڵە خانمانە، یەکیان دڵە خوشکانە، یەکیان دڵە ژنانە، هەر لەسەر وشەکە ڕێک ناکەون، ئەو حیزبە ئەوی قبوڵ نیە و ئەویش ئەوی قبوڵ نیە، ژنانیشتان پارچە پارچە کرد، دە وەڵڵا ئەگەر بمانەوێت لەژێر یەک پەردایە یەک بگرینەوە، لەژێر یەک چەترە، تۆ هەر لایەنێکی کەیفی خۆتە، بەڵام یەک چەتری گەورە هەیە هەموو ژنانیش لەژێرا جێیان دەبێتەوە، ما اکرمهن الا کریم وما اهانهن الا لئیم، ئەو شیعارەتان بەسە. بەس ئێمە لە چپێناوی جێبەجێکردنی ئەم فەرموودەیە جێبەجێ دەکەین. هەر کەسێ سووکایەتیمان پێ بکا قبووڵی ناکەین، هەر کەسێ ڕێزمان لێ بگرێ ڕێزی دەگرین، چونکە خوا و پێغەمبەری خوا سڵ سەلام وایان فەرمووە. بە ئومێدی ئەوەی ژیانێکی پڕ بەختەوەری بۆ هەموومان، بۆ پیاوان، بۆ ژنان، کە ئێمە ژنان و پیاوان ئەمانەتین لای یەک، ژنان و پیاوان ئاگاتان لە یەکتر بێ ئێمە ئەمانەتین لە لای یەکتر، وەڵڵاهی کە مردین بۆ یەکتر پەشیمان دەبینەوە، دەبا تا لە ژیانداین قەدری ژنەکانمان بگرین، ئەی خوشکان و دایکان تا هاوسەرتان هەیە نرخی بگرە حەیف نیە لە دوای مردن بۆی بگری تازە پەشیمانیش داتن نەدا ئومێدەوارم ژیانێکی پڕ بەختەوەریمان هەبێت لە دنیا و قیامەتا خوای پەروەردگار ئیسلاحی حاڵمان بکەی خوایە بە چاوی بەزەیی خۆت سەیرمان کەی ڕووسوور و سەربەرزی قیامەتەکەمان کەی یا ڕەبی خوایە دنیا و قیامەتمان خێر بێ خوای پەروەردگار لەم ڕۆژی موبارەکی جومعەدا لێت دەپاڕێینەوە ئەمیندارمان کەی کە ئەمانەتمان کەوتە لای یاڕەبی خوا بیپارێزین کە ئەمانەتمان کەوتە لای خەڵک خوایە خەڵک مافمان نەخوا ئەو بازرگان و کاسبکار و دوکاندارانەی کە ڕزقی ئەو میللەتەیان کەوتووەتە دەست یاڕەبی خوایە کە پاک و خاوێنن خوایە بەرەکەت بخەیە معامەلە و ڕزق و ڕۆزی و تیجارەتیانەوە بە حەڵاڵی زۆریان بەسەرا بڕێژی ئەوانەی کە نێتی خراپیان هەیە دەستی پیسیان هەیە یا ئەرحەم الراحمین بە گەوری خۆت هیدایەتیان بدەی نوری حەق بخەیە دڵیانەوە یاڕەبی خوا هیدایەتیان بدەی خوای پەروەردگار لێ دەپاڕێمەوە ئەو کەسانەی نەخۆشن مەیز بوون بەڕاستی لە هەموو دکتۆر و دەرمانەکان پەنایان بۆ دەستە بە دەستنوێژەکانی ئەم خەڵکە ئیماندارە هێناوە یا شافی یا ئەڵڵا شیفای بەخێریان بۆ بنێری ئەوانەی دڵ بەخەمن دڵ ئاسوودەیان کەی ئەوانەی مناڵیان یا ربی خوای مناڵی صالحیان پێ ببەخشی ئەوانەی مناڵیان نەخۆشە خوای شیفای بەخێریان بۆ بنێری خوای عاقبەتی هەموو لایەکمان خێر کەی آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أوصيكم عباد